گۆشتی هەموو چوار پێکان وەک مەڕ، بزن، وشتر، گا، حەڵاڵە بۆتان و بیخۆن، ئەوانە نەبێ کە باسی حەرامیان ئەکەین کە لە ئیحرامی حەج دابوون نابێ ڕاو بکەن، نابێ گۆشتی ڕاوکراو بخۆن، بە ڕەوای مەزانن و خۆتانی لێ لادەن، خودا چۆنی بوێ وەها حوکمتان بۆ دائەنێ و بە پێی حیکمەتی خۆی کارەکات. حورمەتی مانگی حەرام مەشکێنن حەیوانێ بۆ هەدی دیاری کراوە داگیری مەکەن حەیوانی خاوەن گەردن بەند داگیر مەکەن گەردن بەندەکانیان مەبەن دەست مەبەن بۆ ئەو کەسانە کە ئیحرامیان بەستووە بە قەسدی ماڵی خودا مادام داوای فەزڵ و ڕەحمەتی خودا ئەکەن. کاتێ کە لە ئیحرام دەرچوون ڕاو و شکاری خۆتان بکەن بۆتان ڕەوایە، کینە و دوژمنایەتی کۆمەڵێ کە وەختی خۆی دەستیان هێنایە ڕێتان و مەنعی مسجد الحرام'یان لێ کردن هەڵتان نەنێ و واتان لێ نەکا دەستدرێژی بکەن و تۆڵەی خۆتان بسێننەوە لە ناو یەکدا لە سەر کاری چاکە و خێر و لە خوا ترسی هاوکاری بکەن. حەرامە لەسەرتان خواردنی گۆشتی بەراز و گۆشتی ئەو حەیوانەی لەسەر غەیری ناوی خودا سەر بڕرابێ وەک ئەو حەیوانەی لەباتی ناوی خودا بەناوی بتەکانەوە سەر بڕرابێ حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانی خنکاو بەهەر هۆیەک خنکابێ هەروەها حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانێ کە لەسەری یان لە ئەندامێکی تری بدرێ تا ئەمرێ حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانێ لە شوێنێکی بەرزەوە کەوتبێتە خوار یان کەوتبێتە بیر یان چاڵێک و مردبێ یا حەیوانێ بە قۆچی حەیوانێکی تر کوژرابێ یان دڕندە لێی خواردبێ تا مراندبێتی مەگەر فریای بکەون و گیانی تێدا مابێ و سەری ببڕن و خوێنەکەی بە ئەزرەقە ببەستێ یا لە کاتی سەربڕینەکەدا پەلەقاژە بکات. هەروەها حەرامە لەسەرتان گۆشتی ئەو حەیوانەی ئەوسا عەرەبی زەمانی جاهیلیەت لەسەر سێ سەد و شەست بەردەکەی دەوری کەعبە سەریان ئەبڕی و ئەمەیان بۆ خۆ نزیک کردنەوە لە بتەکان ئەکرد هەروەها حەرامە لەسەرتان پەیڕەوی ئەزلام بکەن ئەزلام تیرە ئەوسا عەرەبی پێش ئیسلام کە بیانویستایە بڕۆشتنایە بۆ کارێ سێ تیریان هەبوو وەک شێر و خەتی ئەمڕۆ بەکاریان ئەهێنان لە یەکێکیان نوسرابوو ئەمەرەنی ڕەبی لە یەکێکی تریان نووسرابوو نەهانی ڕەبی لە سێهەم هیچ نەنووسرابوو جا کە تیرێکیان هەڵئەدا ئەگەر ئەوەیان دەرچووبایە کە ئەمرەکەی لێ نووسراوە کارەکەیان ئەکرد و ئەڕۆشتن بە سەردەمیەوە بەڵام ئەگەر ئەوەیان دەرچووبایە کە نەهی لێ نووسراوە ئەوا وازیان لە کارەکە ئەهێنا خۆ ئەگەر ئەو تیرە دەرچووبایە کە هیچی لێ نەنووسراوە کارەکەیان هەڵەگرت بۆ وەختێکی تر ئەم تیرهەڵدانەیان کە لە بەردەم ماڵی بتەکاندا یان کرد بە تەواوی دوورکەوتنەوە بوو لە خودا، ئاینی ئیسلام ئەم کارەی بنەبڕ کرد و حەرامی کرد و بە گوناه و فیسقی دانا، ئا لەم ڕۆژەدا عەسری ڕۆژی جومعەی حەجەت الوداع کافرەکان بە تەواوی ناهومێد بوون لێتان و دەسیان لێ شۆردوون ئیتر لێیان مەترسن، لە من بترسن بە گوێم بکەن با سزاتان نەدەم ئەمڕۆ ئایینم بۆ تەواو کردن و ئایەتەکانم هەموو بۆ ناردوون و ڕێوشوێنی ئایینی ئیسلامتان بۆ ڕوون بوویەوە و نیعمەتی خۆمم ڕژاند بەسەرتاندا ئەوەتە دەستان گرت بەسەر مەککەدا کە بنکە و مەڵبەندی هێزی کافرەکان بوو نیشانەکانی کوفرتان تێدا نەهێشت منیش لەناو هەموو ئایینەکاندا ئایینی ئیسلامم بۆتان هەڵبژارد جا ئەگەر لە قات و قڕی و برسێتیدا ناچاری خواردنی ئەو شتە حەرامانە بوون کە باس کراون و حەزتان لە گوناه نەئەکرد و بە ناچاری ئەتان خوارد، نەک بە ڕەغبەت و زیادڕەویتان نەکرد و زیاد لە پێویستتان نەخوارد و دەستدرێژیتان نەکردە سەر خەڵک، ئەوا خودا زۆر لە گوناه خۆشە بێ و زۆر میهرەبانە. هەروەها حەڵاڵە بۆتان خواردنی گۆشتی نێچیری ئەو دڕندە ڕاویانەی کە بەو بەهرەی خودا پێی داون فێری ڕاوتان کردوون، یا بەو جۆرەی خودا تێی گەیاندوون فێریان بکەن چۆن ڕاکەن بەدوای نێچیرەکەدا و بیگرن و لێی نەخۆن، یا ئەگەر تێتان خوڕین بە گوێتان بکەن و کە هانتاندان بڕۆن، تا دوایی، لەو نێچیرە بخۆن کە بۆیان گرتوون و لێیان نەخواردووە. لەو کاتەدا کە دڕندە ڕاویەکە ئەنێرن ناوی خودا بێنن یا کە نێچیرەکەی هێنا و بە چەقۆیا گەیشت ناوی خودای لێ بێنن و سەری ببڕن لە خودا بترسن و بە گوێی ئامۆژگاریەکانی بکەن خودا بە گورجی تۆڵە لە تاوانبارە کاتەوە و لەسەر گەورە و بچوک لێتان ئەپرسێتەوە. بۆتان حەڵاڵە خواردەمەنی پاک و پوختە. بۆتان حەڵاڵە خواردەمەنییەک کیتابییەکان کردبێتیان. هەروەها گۆشتی حەیوانێ ئەوان سەریان بڕیبێ، واتە ئەوانەی پێش ئایینی ئیسلام کیتابیان بۆ هاتووە وەک گاور و جوولەکە. خواردەمەنی و گۆشتی سەربڕراوی ئێوەش بۆ ئەوان حەڵاڵە، واتە حەڵاڵە بۆتان بیاندەنێ یا پییان بفرۆشن. هەروەها حەڵاڵە بۆتان ژنە داوێن پاکە موسڵمانەکان یا ژنە داوێن پاکە کیتابیەکان بخوازن و مارەیان بکەن بەو شەرتەی مارەییەکانیان بدەنێ کە بەم نیکاحە پاک و پوختەیە خۆتان لە زینا ئەپارێزن و ئافرەتی بێگانە و حەرام ناکەن بە دۆستی پەنهانیتان کە بە حەرامی لەگەڵیان ڕابوێرن. ئەگەر ویستتان هەستن بۆ نوێژکردن واتە نیازتان بوو نوێژ بکەن لە پێشدا دەموچاو و ڕوخسارتان بشۆن و هەردوو دەستتان بشۆن لەگەڵ ئەنیشکەکانتان و دەستی تەڕ بێنن بەسەرتاندا هەردوو پێیشتان بشۆن لەگەڵ قولەپێکانتان جا ئەگەر لەکاتی هەستان بۆ نوێژدا لەشتان پیس بوو یانێ جەنابەتتان هەبوو ئەوا خۆتان بشۆن واتە هەموو لەشتان چ پێست و چ موو ئەمە بۆ حاڵێکە کە ئاوتان هەبێ و هیچ مانیعێکتان نەبێ لە بەکارهێنانی ئاو. خۆ ئەگەر هەر ئاو نەبوو یا هەبوو نەتان ئەتوانی بەکاری بێنن لەبەر نەخۆشی یا لە سەفەردا بوون چ بێ دەستنوێژ بن و چ لەش پیس یا دەستنوێژتان هەبوو لەپڕ موحتاجی قەزای حاجەت بوون بە میز یا پیسی یا شتی تر کە دەستنوێژ بشکێنێ یا لە ژنەکانتان کەوتبوون چ بە دەست لێدان و چ بە جیماع کردن و ئاوتان دەست نەکە و دەست نوێژی پێ بگرن یا لەش پیسی خۆتانی پێ دەرکەن، لە هەموو ئەم حاڵانەدا بگەڕێن بە دوای خاکێکی پاکدا و دەستانی پیادەن و بیهێنن بە دەموچاو و ڕوخسارتان و بە هەردوو دەستاندا تا ئانیشکتان. خودا نایەوێ باری گران بخاتە سەرتان و ناچارتان بکا بۆ بەکارهێنانی ئاو لە هەموو کاتێکدا، بەڵام ئەیەوێ پاکتان بکاتەوە چ بە دەستنوێژ و خۆشۆردن و چ بە تەیەموم و خاک بەکارهێنان. ئەیەوێ نیعمەتی خۆی بەسەرتانا تەواو بکات. بەشکو شوکرانەبژێری خودا بکەن و لە فەرمانی دەرنەچن. واتە ئایینی ئیسلامی بێگەرد، تا سوپاسی بکەن و شوکرانەبژێر بن. ئەو پەیمانەتان لەبیر نەچێ کە خودا لە کاتی ئیسلام بوونتاندا بەستی لەگەڵتان، کە وتتان بە پێغەمبەر بە گوێتەکەین و لە فەرمانت دەرناچین. لە خودا بترسن و خۆتان لە گوناه دوور بخەنەوە. خودا ئاگای لەو نیازەیە کە لە دڵتانایە. یا ڕق و قینتان لە کافرەکان واتان لێ نەکا بە ناڕاستی و ناعادلانە بجوڵێنەوە لەگەڵیان و دەستدرێژییان لێ بکەن، دادپەروەر و حەقگۆ و حەقکردار بن، داد و ڕاستی نزیکتان ئەکاتەوە لە گوناه نەکردن و لە خودا ترسان، لە خودا بترسن، خۆتان لە گوناه دوور بخەنەوە، کە خودا ئاگەدارە لە هەموو کردەوەتان و هیچی لێ ون نابێ. بەڕاستی خودا پەیمانی لە بەنی ئیسرائیلیەکان وەرگرت کە لەگەڵ موسادا بڕۆن بۆ جەنگ دژی ئەو زۆردارانەی کە لە خاکی شام بوون بۆ ئەم مەبەستە دوانزە موفەتیشی وشیارمان هەڵبژارد تا بڕۆن ئەحواڵی ئەو زۆردارانە و دەنگ و باسیان بزانن خودا فەرمووی بە بەنی ئیسرائیلیەکان من لەگەڵ ئێوەدام و یارمەتیتانەدەم ئەگەر ئێوە نوێژ بکەن و زەکاتی ماڵتان دەرکەن و ئیمان بە پێغەمبەرانم بێنن و پشتیان بگرن و بەهێزیان بکەن و قەرزی باش بدەن بە خودا واتە یارمەتی جیهاد بدەن و دەستگرۆیی هەژاران و داماوان بکەن ئەوا لە گوناهەکانتان ئەبورم و ئەتان خەمە چەند بەهەشت و باغ و لالەزارێکەوە جا لەبەرئەوەی پەیمانەکەیان نەبردە سەر و تێکیان دا، دوورمان خستنەوە لە ڕەحمەتی خۆمان و دڵمان ڕەق و ڕەش کردن و دەستیان دایە گۆڕینی تەورات و مەعنایان بە ئارەزووی خۆیان لێک ئەدایەوە و ئەوەی پێیان وترابوو لە بیریان چووەوە. ئیتر خیانەت و ناڕاستییان لێ نابڕێ و هەموو جار خائینیان تیا ئەبینی، کەمێکیان نەبێ کە ئیمانیان هێناوە و ڕێگای ڕاستیان گرتۆتە بەر. پەیمانمان لەوانەش سەند کە وتیان ئێمە نەسڕانین و پەیڕەوی عیساین، بڕیارمان دا خودا بە یەک بزانن و پەیڕەوی عیسا بن و ئیمانی پێ بێنن و ئەو پێغەمبەرەش دوای ئەو دێت کە محەمەدە صلی اللە علیه وسلم ئیمانی پێ بێنن، ئەوانیش پەیمانیان هەڵوەشاندەوە و بەشێ لەوەی فێرکرابوون پێیان وترابوو لەبیریان چوو، خودایان کرد بە سێ. عیسایان لە پلەی پێغەمبەرییەوە گەیاندە پایی بەرزی خودایی و ئیمانیان بە پێغەمبەری ئیسلامیش نەهێنا، ئێمەش دوژمنایەتی و ڕق و کینەمان خستە ناو خۆیانەوە، یا ناو بەینی ئەوان و جولەکەوە تا ڕۆژی قیامەت. لەوێیش ڕووبەڕوو ئەبنەوە لەگەڵ خودادا و پێیان ئەڵێ چیان کردووە لە دونیادا. ئەی کتابیەکان، بەڕاستی و بێ گومان پێغەمبەری ئێمە هات بۆ لاتان و گەلێ شتی واتان بۆ ڕۆشنەکاتەوە لەوانەی لە تەورات و ئینجیل دا هەن و ئێوە لە خەڵکتان شاردوونەتەوە و بۆتان باس نەکردوون هەروەها چاوپۆشی لە زۆر شت دەکات لەوانەی شاردووتانەتەوە بەڕاستی لای خوداوە قورئان و نوورتان بۆ هاتووە کە ڕێگای ڕاستتان بۆ ڕوونەکاتەوە و لە گومڕاهی ڕزگارتان ئەکات ئەو کەسانەی دوای ڕەزامەندی خودا بکەون و مەبەستیان بێ لێیان ڕازی بێ، خودا بە ئیزنی خۆی بەهۆی ئەو قورئانەوە لە تاریکی کوفر دەریانەهێنێ و ئەیانخاتە ڕووناکی ئیسلام و شارەزای ڕێگای ڕاستیان ئەکات کە بەرەو بەختیاری دونیا و قیامەتیان ئەبات. يخلق ما يشاء والله على كل شيء قدير ئەوانە کافرن کە ئەڵێن عیسای مەسیحی کوڕی مەریەم خودایە تۆ پێیان بڵێ کێ هەیە بتوانێ ڕێ لە خودا بگرێ و دەست بێنێتە بەر دەستی ئەگەر بیەوێ عیسای مەسیحی کوڕی مەریەم و دایکی و هەرچی خەڵکی سەر زەویشە بیانکوژێ و لەناویان بەرێ جولەکە و گاور ئەڵێن، ئێمە کوڕی خوداین و خۆشەویستینی، پێیان بڵێ، ئەگەر وایە بۆ بەرامبەر بە گوناهتان سزاتانەدات، نەخێر وا نییە کە ئێوە ئەڵێن، بەڵکو ئێوەش بنیادەمن و لەوانەن کە خودا دروستی کردوون، ئەوەی مەیلی لێ بێ لە گوناهی خۆش ئەبێ، واتە ئەوانەی ئیمانیان هێنابێ بە خودا و پێغەمبەرانی. ئەوەش مەیلی لێ بێ سزای ئەدا واتە ئەوانەی کە ئیمانیان نیە و کافرن هەرچی موڵکی ئاسمانەکان و زەویە هەموو هی خودایە و چارەنووس و ئەنجامی هەموو هەر لای خودایە و ئەو پاداشتی چاکەکەر ئەداتەوە و سزای تاوانبار ئەدات. بۆیە ئەم پێغەمبەرەمان بۆ ناردن نەبادا دوایی لە ڕۆژی حیسابدا بڵێن کەسێک نەهاتە لامان لە دونیادا باسی چاکە و خراپەمان بۆ بکات و موژدەدەر و ترسێنەر بێ ئەوا پێغەمبەرێکتان بۆ هات موژدەی بەهەشت و پاداشی چاک ئەدا بە موسڵمانان و کردەوە چاکان هەروەها کافران و بەدکاران لە دۆزەخ و سزای توند ئەترسێنێ خودا توانایە بەسەر هەموو شتدا. احدا من العالمین. یادی ئەوە بکەنەوە کە موسا قەومەکەی خۆی ئامۆژگاری ئەکرد و پێێ وتن، بیر لەو هەموو نیعمەتانە بکەنەوە کە خودا پێی بەخشیون کە چەندین پێغەمبەر لەناو ئێوەدا هەڵکەوت و وعلی اللە فتوکلوا ان کنتم مؤمنین لەوێدا دوو کەس لەوانەی لە خودا ئەترسان و خودا نیعمەتی ئیمان و ڕاستگۆیی و دامەزراوی پێدابوون بە خەڵکەکەیان وت بڕۆنە سەریان و پێش ئەوەی لە خەو خەبەریان بێتەوە دەرگایان لێ بگرن و هێرش بەرنە سەریان ربك فقاتلا إنا هاهنا قاعدون لەگەڵ ئەمەش هەر بە گوێیان نەکرد و نەڕۆشتن وتیان ئەی موسا ئێمە هەرگیز ناڕۆینە ئەوێ تا ئەوانی تێدا بن جا ئەگەر تۆ حەزت لە ڕۆشتنە ئەوا تۆ و خوداکەت بڕۆن بجەنگن و ئێمەش ئا لێرە دانیشتووین ئەمەش گاڵتەکردن بوو بە خودا و بە موسای پێغەمبەری جا خودا فەرمووی بە موسا، بێگومان لە سزای ئەم بێ گوێییەدا ئەرزی موقەدەسیان لێ حەرام کرا بۆ ماوەی چل ساڵ و لەم ماوەیەدا ئەسوڕێنەوە بە زەویدا بە جۆرێک کە نازانن لە کوێوە هاتوون و بۆ کوێ ئەچن تۆیش خەفەت مەخۆ کەوا ئەو تۆڵەیە لەو کۆمەڵە فاسقە کرایەوە. ئەی پێغەمبەر بەسەرهاتی دوو کوڕەکەی ئادەمیان بۆ بگێڕەرەوە واتە قابیل و هابیل کە ئادەم ئەمری پێکردن هەر یەکێکیان خوشکی تەوئەمی واتە لفی ئەوی تریان مارە بکات قابیل پێی ناخۆش بوو چونکە خوشکە لفەکەی خۆی جوانتر بوو حەزی نەئەکرد بۆ هابیل بێ و خۆی حەزی لێئەکرد ئادەم فەرمووی هەر یەکێکتان قوربانیەک بکەن لەهەر کامێکتان قبوڵ کرا خوشکەکە بۆ ئەوتان بێت قوربانیان کرد، قوربانیەکەی هابیل قبوڵ بوو، ئاگرێ لە ئاسمانەوە هات و قوتی دا، بەڵام هی قابیل قبوڵ نەکرا و ئەوەندەی تر ڕقی هەستا و هەڕەشەی لە هابیلی برای کرد و وتی، بە خودا ئەتکوژم. هابیل پێی وت، خودا قوربانی لە یەکێ قبوڵ ئەکات کە لە خودا بترسێ و خۆی لە گوناه دوور بخاتەوە. نەفسی ڕێگای کوشتنی هابیلی برای لەبەرچاو ئاسان و جوان کرد و کوشتی و بەهۆی ئەو تاوانە گەورەوە کە کردی زیانبار بوو و دین و دونیای دۆڕاند هەر لە دونیای ڕۆشندا لە تەمەنی بیست ساڵیەوە ئاوارە بوو لەبەرچاوی خەڵک نەفرین لێکراو بوو لە ڕۆژی دواییشدا بەسزای خۆیەگات پاش ئەوەی کە براکەی کوشت نەیزانی چۆن لاشەکەی بشارێتەوە ڕیوایەت کراوە کە قابیل هابیلی برای کوشت بە دەستیەوە داما و نەیزانی چۆنی بشارێتەوە خودای گەورە دوو قەلەڕەشی نارد لەبەر چاویا شەڕیان کرد و یەکێکیان ئەوی تریانی کوشت و بە دەنووک چاڵێکی بۆ هەڵکەند و شاردیەوە کە قابیل ئەمەی دی وتی ئای نەگبەت خۆم بە قەدەر ئەم قەلەڕەشەشم لێ نایە کە لاشەی براکەم بشارمەوە الارض لمسرفون جا لەبەر ناڕەوایی و ناشرینی ئەو تاوانە کە بوو بە هۆی ئەوەی خەڵک چاو لە قابیل بکەن لە کوشتنی ناحەزیاندا بڕیارماندا و واجبمان کرد لەسەر بەنی ئیسرائیلیەکان هەر کەس نەفسێ بکوژێ بێ ئەوەی قیساسی لەسەر بێ یا خراپەی لەسەر زەوی کردبێ یان شەریکی بۆ خوا قەرار دابێ یان ڕێگری کردبێ لە خەڵک و خەریکی ڕاوڕووت بووبێ ئەوە بکوژە کە وەک ئەوەیە هەرچی بنیادەمە هەمووی کوشتبن هەر کەسیش یەکی ڕزگار بکات لە مردن بە هەوڵ بۆ دان یا یارمەتی یا هەر هۆیکی ڕەوای تر ئەوە وەک ئەوە وایە هەمووی ڕزگار کردبن پاش ئەوەی ئەم حوکمە توندەمان ڕاگەیاند پێغەمبەران لە لایەن ئێمەوە چوونە سەریان و ئایەت و موعجیزەیان پیشان دان و حوکمی خودایان بۆ دووپات کردنەوە. پاداشی ئەوانە کە شەڕ لەگەڵ خودا و پێغەمبەر ئەکەن بە سەرکەشی لە دین و تێئەکۆشن بۆ بڵاوکردنەوەی خراپە لە ڕووی زەویدا هیچ نییە ئەوە نەبێ کە بکوژرێن و بکرێن بە دارا یان دەست و پێیان بە ڕاست و چەپ ببڕێتەوە واتە دەستی ڕاست و پێی چەپیان ببڕرێت یا شاربەدەر بکرێن و لە وڵاتی خۆیان دوور بخرێنەوە افتدوا به من عذاب یوم القیامة ما تقبل منهم ولهم عذاب الیم ئەوانەی کافرن ئەگەر هەرچی لە زەویدا هەیە هی ئەوان بێ و ئەوەندەی تریشیان هەبێ و بیانەوێ بیدەن لە فیدیەی خۆیاندا بۆ ئەوەی لە سزای ڕۆژی قیامەت ڕزگار ببن لێیان قبوڵ ناکرێ و سزای سەخت و بە ئازار ئەدرێن ئەو پیاوەی دزی ئەکات و ئەو ژنەی دزی ئەکات بە مەرجێ باڵغ و عاقڵ بن و شوبهەیان نەبێت لە حەرامی ماڵەکە بۆیان نەک وەک ماڵی شەریکی یا ماڵێک کە وەقفی عاممە بێ کە گومانی حەڵاڵی تێدایە بۆیان هەروەها بەو مەرجەی دزراوەکە نرخی چوار یەکی دینارێکی ئاڵتوون بێ و لە شوێنی خۆیدا دانرابێ و پارێزراو بێ ئەوە دەستیان ببڕن لە مووچە جا هەر کەس پاش ئەو ستەمەی کردویەتی پەشیمان بویەوە و گەڕایەوە بۆ لای خودا و بە گۆ کردنی و دەستی کرد بە چاکە کردن و عەزمی جەزم کرد نەگەڕێتەوە بۆ سەر گوناهەکە ئەوە بێگومان خودای میهرەبان تەوبەی لێ وەرەگرێ و لە گوناهی خۆشەبێ خودا زۆر گوناهپۆش و میهرەبانە. لەو دووڕووە درۆزنانە کە بەدەم ئەڵێن ئیمانمان هەیە کەچی لە دڵەوە بێ ئیمانن. خەم مەخۆ و غمگین مەبە لە ڕەوشتی بەدی ئەو جوولەکانە کە زۆر چاک ئامادەن بۆ بیستنی قسەی درۆی خوێندەوارە بەدڕەوشتەکانیان و گوێ لە تۆ ناگرن و قسەت نابیسن بەڵام ئامادەن گوێ لە قسەی خەڵکی تر بگرن لە ناموسڵمانەکان. نەهاتوونەتە مەجلیسی تۆ تا دەنگ و باسی خودا پەرستی و ئاینی ئیسلامت لێ ببیسن قسەی خودا ئەگۆڕن و هەرچی موافقی قسەی تۆ بێ و بە باری تۆدا بێ ئەیشارنەوە. بە کۆمەڵەکەی خۆیان ئەڵێن، ئەگەر محەممەد وەک قسەی ئێمەی پێ وتن قبووڵی بکەن و ئەگەر وەک ئەو نەبوو وەری مەگرن و خۆتانی لێ بپارێزن. بێگومان ئەوەی خودا بیەوێ گومڕاهی بکا تۆ ناتوانی هیچی بۆ بکەیت. ئەو کافر و دووڕوانە خودا نایەوێ دڵیان پاک بکاتەوە و بە نووری ئیمان دەروونیان ڕووناک بکاتەوە، لە دنیادا بەشیان سەرشۆڕییە و لە ڕۆژی دواییشدا سزایەکی گەورە و توند دەدرێن. سماعون للکذب اکالون للسحت ئەوانە زۆر درۆ بیسن دەربارەی تۆ و یارانی تۆ هەرچی قسەیەکی خراپ بکرێ لەسەر پێن بۆ بیستن و هەڵگرتنی هەروەها ئەوانە حەرام خۆرن ڕیبا ئەخۆن بەرتیل وەرەگرن بۆ ماڵ و سامانی دونیا تەورات ئەگۆڕن جا ئەگەر ئەمانە هاتنە لات بۆ موحاکەمە ئەوە تۆ ئارزوی خۆتە مەیلت هەبوو موحاکەمەیان بکە و مەیلت نەبوو گوێان مەدەرێ و ڕویان لێ وەرچەرخێنە. وما اولئک بالمؤمنین ئەوانە چۆن تۆ ئەکەنە حەکەم لە کاتێکا کە تەوراتیان لایە کە کتێبی خۆیانە و حوکمی خودای تیایە کە موافقی حوکمەکەی تۆیە کەچی باوڕی پێ ناکەن و پشتی تێکەن ئەوانە کە دێنە لات بۆ تەحکیم و حوکمی خوداییت پیشان دان کە هەڵسان لات پشتی تێکەن و گوێی نادەنێ. ئێمە تەوراتمان ناردە خوار کە ڕێنیشاندەرە و نوری تێدایە. پێغەمبەرە موسڵمانەکانی پێش ئایینی ئیسلام بەو تەوراتە حوکمیانە کرد لەناو جولەکەکاندا. هەروەها زانا لە خواترسەکان و دونیا تەرک کردوەکانیان بەو حوکمیانە کرد. چونکە خودا فەرمانی پێدابوون کە ئەبێ بیپارێزن و نەهێڵن لەناو بچێ و بگۆڕێ، ئەوانیش ئاگەداری بوون و بەگوێرەی فەرمانەکەی خودا پاراستیان و مەعنا پەنهانەکانیان بۆ خەڵک ڕوون ئەکردەوە، ئێوە لە کاتێکدا کە موحاکەمە ئەکەن لە بەینی خەڵکدا بە قسەی کەس حوکم مەکەن و لە کەس مەترسن، بەپێی فەرمانی من حوکم بکەن و لەمن بترسن. لەو تەوراتەدا قیساس و تۆڵەسەندنەوەمان فەرز کرد لەسەریان بەم جۆرە، نەفسێک بەرامبەر نەفسێک، چاوێک بەرامبەر چاوێک، لووت بەرامبەر لووت، گوێ بەرامبەر گوێ، ددان بەرامبەر ددان. هەروەها برینەکانیش قیساسیان هەیە. واتە، برین بەرامبەر برین ئەگەر ئەندازەی برینەکە زانراو بێ. خۆ ئەگەر خاوەن حەق وازی لە حەقی خۆی هێنا و کابرای بەخشی، ئەو بەخشینە ئەبێتە کەفارەتی گوناهی و باری سوک ئەکات. پاش ئەم ڕوونکردنەوانە، ئەوانەی بەپێی ئەو ڕێوشوێنەی خودا ناردویەتی حوکم نەکەن، ئەو ئینجیلە باوەڕی بەو کتێبانە هەبوو کە پێش ئەو نێررابوون بۆ پێغەمبەران و بەڕاستی ئەزانین و لایەنگری لێکردن و ئامۆژگاری و ڕێپیشاندەری زۆری تێدابوو بۆ ئەوانەی بە دڵ ڕێگای ڕاست ئەگرن و لە خودا ئەترسن. وليحكم أهل الإنجيل بما أنزل الله فيه تۆ ئەی پێغەمبەر بە پێی فەرمانی ئەو قورئانەی خودا ناردوێتی بۆت لە ناو خەڵکدا حوکم بکە و مەکەوەرە دوای ئارەزووی کافران و مونافیقان کە لە ڕێی حەق و قورئان لات بدەن کە بۆت هاتووە. ئێمە بۆ هەر کۆمەڵێکتان شەریعەت و ڕێبازێکمان داناوە لەسەری بڕۆن و لێی لانەدەن. خودا ئەگەر مەیلی لێ بوایە ئەیکردنە یەک ئوممەت و لەسەر یەک شەریعەت دایئەنان، ئێوە و ئوممەتانی پێشوو. بەڵام ئەیەوێ تاقیتان بکاتەوە و تەجرەبەتان بکا ئاخۆ ئیمان بە شەریعەتە جیا جیاکان ئەهێنن و باوەڕتان بەوە ئەبێ کە خوا بە حیکمەتی خۆی ئەو شەریعەتە جیا جیایانەی داناوە؟ کاری خێر و چاکە بکەن بۆ دواییتان. هەروەها ئەمرمان کرد بە تۆ کە لە بەینی خەڵکدا بەو قورئانە حوکم بکەی کە خودا بۆی ناردووی و دوای ئارەزووی نەفسی ئەوان نەکەوی خۆتیان لێ بپارێزە نەبادا لە هەندێ حوکمی خوادا لات بدەن و سەرت لێ بشێوێنن تەنها بە گوێرەی فەرمانی خودا حوکم بکە جا ئەگەر ئەوان سەرپێچیان کرد لە حوکمی خودا و ملکەچ نەبوون بۆی ئەوە زۆر چاک بزانە کە خودا ئەیەوێ بەهۆی هەندێ گوناهیانەوە کە سەرپێچییە لە حوکمی خودا تووشیان بکات زۆر کەسی وا هەن سەرکەشن و لە حەق لادەن و رێگای کوفر ئەگرنە بەر جولەکە و گاور مەکەنە دۆست و برادەری خۆتان و وەک دۆست و خۆشەویست تێکەڵیان مەکەن، ئەوان هەموویان یەک قسەن لە دوژمنایەتی ئێوەدا و لە ناو خۆیاندا دۆست و برادەری یەکترن، هەر یەکێ لە ئێوە ئەوانە بگرێ بە دۆست ئەوە ئەویش لەوانە، بێگومان خودا هیدایەتی قەومی ستەمکار نادات. بۆ پاساودانی کارەکەشیان ئەڵێن ئەترسین موسڵمانەکان تووشی نشوستی ببن و جارێکی تر کار بکەوێتە دەستی ئەوان با ئەم پەیوەندیەمان هەر ببێ بەڵکو ئەمە خودایە خودا سەرکەوتن بدا بە موسڵمانەکان و جێگەیان پتەو ببێ و زیاتر خۆیان بگرن یا خودا کارێکی وەها بکات جولەکەکان بەتەواوی دوایان ببڕێ و دەرکرێن و لەناوماندا نەمێنن میهرەبان و دڵ نەرمن لەگەڵ موسڵمانان و توند و بە دەسەڵاتن لەسەر کافران لە پێناوی ڕەزامەندی خودادا و بۆ بەرزکردنەوەی ئایینی ئیسلام جیهادەکەن بیروباوەڕیان پتەوە و لە پێناوی خودادا لە لۆمە و سەرزەنشتی ئەم و ئەو ناترسن ئەی موسڵمانینە ئەو کیتابیە مونافیقانەی گاڵتە بە دینەکەتان ئەکەن و بە دەم ئەڵێن ئیمانمان هەیە و بە دڵ بێ ئیمان و دوژمنتانن هەرگیز دۆستایەتیان لەگەڵ مەکەن هەروەها دۆستایەتی لەگەڵ ئەوانە مەکەن کە هاوبەش بۆ خودا قەرارەدەن کە ئێوە بانگ دەدەن بۆ ئەوەی موسڵمانان بێن بۆ نوێژ و ڕوو بکەنە خودا ئەم مونافیقانە گاڵتە بە بانگەکە ئەکەن و پێغەمبەر بە فروستادەی خودا دانانێن دیارە ئەمانە گرۆهێکی نەفامن ئەوی نەفام بێ گاڵتە بە ڕاستی ئەکات. قل يا أهل الكتاب هل تنظرون قبل وأن أكثركم فاسقون ئەی محەممەد پێیان بڵێ ئەی کتابیەکان ئایا هیچ شتێ هەیە بیکەنە عەیبە لە ئێمە ئەوە نەبێ کە باوەڕمان بە خودا هەیە و باوەڕمان بەو کتێبە هەیە کە نازڵ کراوە بۆمان و بەو کتێبانەش کە لەمەو پێش خودا نازڵی کردوون بۆ پێغەمبەران ئەی محەممەد، بڵێ، پێتان بڵێم کێ لەمانە بەدترە لای خودا؟ ئەوانەی کە خودا نەفرینی لێ کردن و غەزەبی لێ گرتن و کردنی بە مەیموون و بەراز و مەسخی کردن؟ ئەوانەی کە گۆرەکەیان پەرست یان کاهینەکانیان پەرست؟ ئەوانە پایەیان زۆر خراپتر بوو، زیاتر گومڕاه بوون و لە ڕێی ڕاست و ڕەوان لایان دابوو. ئەو مونافیقانە کە دێن بۆ لاتان ئەڵێن ئیمانمان هێناوە بە ئاینی ئیسلام کەچی درۆکەن و بە کافریەوە هاتوون بۆ لاتان و بە کافریشەوە لاتان دەرچوون و ئامۆژگاری و قسەی ئێوە کاری تێ نەکردن خۆ بە درۆی ئەوان نابێ خودا باشتر ئاگای لەوەیە کە لە دڵیانا ئەیشارنەوە کە بێ ئیمانی و دوژمنایەتی ئیسلامە. جولەکەکان وتیان خودا دەستی زنجیر کراوە و ڕزق بە خەڵک نادا یاخوا دەستیان زنجیر بکرێ و زەلیل بن و هەمیشە فەقیر بن و لەعنەتی خودایان لێ بێ لەسەر ئەو بوختانەی کردیان نەخێر خودا هەر دوو دەستی بڵاوە و بە ئارەزووی خۆی ڕۆزی ئەدا زۆر کەس لەو جولەکانە ئەو ئایەتانەی خودا بۆ تۆیان ئەنێرێ زیاتر گومڕاهیان ئەکات و زیاتر کافریان ئەکات چونکە دوژمن بە بەرزی دووژمنی دەماغی تێکەچێ ئێمە دووژمنایەتی و ناکۆکیمان خستۆتە ناویان و تا ڕۆژی قیامەت ناکەونە یەک و ڕقیان لە یەکترە هەرچی جارێ ئاگری شەڕ هەڵەگیرسێنن خودا ئەیکوژێنێتەوە و هەوڵ و کۆششیان پووچەکاتەوە ئەمانە هەمیشە خەریکی ئاژاوەنانەوەن لەسەر زەوی و هەمیشە بەدکارن بێگومان خودا هەرگیز بەدکاری خۆشناوێ لە هەمووی ئاگەداریان بکە و هیچی مەشارەوە چاوت لە کەس نەبێ و لە زیان مەترسە بێگومان ئەگەر هەمووی نەگەیەنی ئەوە وەک ئەوەتە هیچت نەگەیاندبێت خودا خۆی ئەتپارێزێ لە خەڵکی ناحەز و کەس ناتوانێ لە ناوت بەرێ هەرگیز خودا هیدایەتی کۆمەڵی کافر نادات و ماوەی ئەوەیان ناداتێ تووشی زیانت بکەن. ئەی پێغەمبەر بڵێ ئەی ئەهلی کیتاب ئێوە بە دیندار حساب ناکرێن و هیچ ئاینێکتان نییە تا تەورات و ئینجیل ڕانەگرن و کاری پێ نەکەن هەتا پەیڕەوی ئەوە نەکەن کە لەلای خوداوە بۆتان نێرراوە وەک باوەڕکردن بە پێغەمبەری ئیسلام و پەیڕەوی کردنی ئاینەکەی زۆر کەس لە ئەهلی کیتاب بەوەی خودا بۆ تۆی ئەنێرێ زیاتر گومڕاهەبن و ڕێگای کوفر ئەگرنە بەر. بەڕاستی ئەو مونافیقانەی بە زوبان ئیمانیان هێناوە بە ئاینی ئیسلام و ئەوانەی جولەکەن و ئیمانیان بە حەزرەتی موسا هێناوە و ئەوانەی صبین و ئیمانیان بە حەزرەتی نوح یا حەزرەتی ئیبڕاهیم هەیە و ئەوانەی نەسڕانین و ئیمانیان بە حەزرەتی عیسا هەیە ئەمانە هەموو ئەگەر بەڕاستی و بە دڵ و بە زوبان باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەبێ و کرداریان چاک بێ بە پێی ئەو ئاینەی لە لایەن خوداوە نێرراوە بۆ محمد ترسیان نابێت لە سزای ڕۆژی قیامەت و خەفەت ناخۆن وەک کافرەکان کە لە ڕۆژی قیامەتدا لە سزا و ئازار ئەترسن و خەفەت ئەخۆن بۆ ئەو عومرەی بە خۆڕایی و لە گومڕاهیدا بەختیان کرد و خۆیان تووشی ئەو ئەنجامە ناخۆشە کرد. لقد اخذنا میثاق بنی اسرائیل وارسلنا الیهم رسلا ئێمە پەیمانمان لە بەنی ئیسرائیلیەکان وەرگرت و پێغەمبەرانمان بۆ ناردن کە بیخەنەوە بیریان و ئاگەداریان بکەنەوە بەڵام هەر جارێ پێغەمبەرێکیان ئەگەر ئامۆژگاری کردبن کە بە ئارەزووی نەفسی ئەوان نەبووبێ باوەڕیان پێ نەکردووە و هەندێکیان خستوونەتەوە بە درۆوە و هەندێکیان کوشتوون. ئەو بەنی ئیسرائیلیانە وایان نەزانی دوای ئەو ئینکار و کوشتنی پێغەمبەرانە تووشی هیچ بەڵایەک نابن بۆیە کۆر بوون لە بینینی حەق و کەڕ بوون لە بیستنی حەق پاش ئەوەیش خودا چاوپۆشی لێ کردن پاش ئەوەیش هەم بەشیکی زۆریان خۆیان کۆر و کەڕ کرد خودایش هەموو کردەوەیەکیان ئەبینێ و بەپێی ئەو کردەوانە حیسابیان لەگەڵ ئەکات. هیچ خودایێ نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ یەک خودا نەبێ ئەویش اللەیە ئەگەر واز لەم قسە کفرە نەهێنن ئەوا لەلایەن خودای پەروردگاری عالەمەوە سزایەکی زۆر بە ئازار و نالەباریان توشەبێ ئەفەلا یەتوبون الی اللە و یەستەغفرونە واللە غەفور ڕەحیم هەردووکیان خواردەمەنیان ئەخوارد وەک هەموو گیانلەبەرێ، دیارە هەر کەس خواردەمەنی بخوات بۆ خودایی ناشێ، جا سەیر بکە چۆن خودا ئایەتەکانی تەوحیدی خۆییان بۆ بەیان ئەکات، سەیریش بکە چۆن ئەوان ڕوو لە حەق وەرەچەرخێنن و دوای بەتاڵ ئەکەون. قل اتعبدون من دون الله ما لا يملك لكم ضرا ولا نفعا واللە هو السمیع العلیم پێیان بڵێ ئایا ڕەوایە شتێ بپەرستن کە نە بتوانێ زیانێکتان پێ بگەیەنێ و نە بتوانێ قازانجێکتان پێ بگەیەنێ؟ کەچی خودای پەروەردگار و پەرستراوی بە حەق ئاگای لە هەموو شت هەیە، هەموو شت ئەبیسێ و بە هەموو شت ئەزانێ. ئەمانە ڕەوشتیان وابوو دەستبەرداری خراپە نەئەبوون و یەکتریان لە کاری خراپ نەئەگێڕایەوە، ئەوەی ئەوان ئەیانکرد کارێکی زۆر ناشرین بوو. ترا کثیرا منهم یتولون الذین کفروا لبیس ما قدمت لهم انفسهم ان سخط الله علیهم وفی العذاب هم خالدون ئەبینی زۆر لە ئەهلی کیتاب لە ڕقی ئێوە و ئاین ئیسلام دۆستایەتی لەگەڵ کافرانەکەن کارێکی زۆر خراپیان کرد سەرمایەیەکی زۆر ناشرینیان خستە پێش خۆیان بۆ ڕۆژی قیامەتیان ئەوانە ئەگەر باوەڕیان بە خودا و بە پێغەمبەر و بەو قورئانە هەبوایە کە بۆی نێرراوە ئەو کافرانەیان نەدەگرت بە دۆست و برادەر بەڵام زۆریان لە دین دەرچوون و لە ڕێگای ڕاست لایان داوە. لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا قەسەم بە خودا ئەبینی ئەوانەی لە هەموو کەس توندوتیژتر دوژمنی موسڵمانانن جولەکەکانن و ئەوانەن کە هاوبەشیان بۆ خودا داناوە ئەیشبینی ئەوانەی لە ڕووی خۆشویستنەوە لە هەموو کەس زیاتر لە موسڵمانانەوە نزیکن ئەوانەن کە ئەڵێن ئێمە نەسڕانین و پەیڕەوی مەسیحین چونکە هەندێ لەمانە زانان و زۆر بەدوای زانین و دۆزینەوەی ڕاستیدا ئەگەڕێن. یقولون ربنا آمنا فاکتبنا مع الشاهدین ئەم جۆرە نەسڕانیانە کاتێ ئایەتێ ئەبیسن کە بۆ پێغەمبەر نازڵ کراوە ئەبینی چاویان پڕەبێ لە فرمێسک و سەر ڕێژەکات لەبەر ئەو ڕاستیەی زانیان و بۆیان دەرکەوت هەروەها ئەڵێن خودایە ئیمانمان هێنا بە محمد و بەوەی بۆی نێرراوە ئەی موسڵمانینە ئەو نیعمەتە پاک و بەلەزەتانەی خودای میهرەبان بۆی حەڵاڵ کردوون حەرامیان مەکەن و لە خۆتانیان مەگرنەوە و زیادەڕەوی مەکەن بیشخۆن و خودا پەرستیش بکەن بەڵام لەو شورەیە لامەدەن کە خودا بۆی داناون وەک لە وەڵامدا ئەڵێن بەڵێ بە خودا، نە بە خودا. ئەو جۆرە سوێنانە قەسدیان لەگەڵ نییە و هەروا بە فێربوون بە دەمتانا دێن. خودا لەسەر ئەو سوێنانە لێتان ئەگرێ کە لەگەڵ وتنیاندا قەسدتان هەبێ و بەڕاستی سوێن بخۆن لەسەر کردن یا نەکردنی شتێ. بەڵێ، لەم جۆرە سوێنانەدا ئەگەر شکانتانن ئەوا پێویستە کەفارەت بدەن، کەفارەتەکەش خواردەمەنی دانە بە هەژار لە مام ناوەندی ئەو جۆرە خواردەمەنیانەی ئەیدەن بە خێزانی خۆتان، یا پۆشاک کردن بۆ دە هەژار، یا ئازاد کردنی بەندەیێ، جا ئەگەر ئەمانە هیچ کامتان نەبوو ئەوا ئەبێ سێ ڕۆژ بەڕۆژوو بن، ئەمەیە کەفارەتی سوێندی ڕاستەقینەتان ئەگەر شکانتان و نەتان بردە سەر. شەراب و قومارکردن و سەربڕینی حەیوان لەسەر بەردەکانی دەوری کەعبە یا لای بتەکان، هەروەها پەیڕەویکردنی ئەزلام و بەکارهێنانی، کارێکی پیس و قێزەون و کرداری شەیتانی نەفرینلێکراون، کاری ئینسانی ژیر و لە خوداترس نین، خۆتان لەمانە بپارێزن و لێیان دوورکەونەوە، بەڵکو سەرکەون و بەختەوەربن. بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن و خۆتان لە بێ گوێیی کردنی بپارێزن ئەگەر پشتتان هەڵکرد و سەرپێچیتان کرد ئەوا پێغەمبەری ئێمە هەر ڕاگەیاندنی ئاشکرا و بێ پێچ و پەنای لەسەرە ئیتر بە گوێ کردن و بە گوێ نەکردن پەیوەندی بە خۆتانەوە هەیە. ئەوانەی ئیمانیان هێناوە بە خودا و پێغەمبەر و ئاینی ئیسلام و کردەوەی چاکەکەن، هەر شتێک بخۆن تاوانبار نابن ئەگەر خۆیان لە خواردەمەنی حەرامکراو بپارێزن و لەسەر ئیمان و کردەوەی چاک پایەدار بن، پاش ئەوەش خۆیان لەو شتانە بپارێزن کە لە دواییدا حەرامکراون وەکو شەراب و ئەی موسوڵمانینە بە خودا قەسەم خودا بە هەندێ نێچیر تاقیتان ئەکاتەوە کە دەستتان پێیان ئەگات یا بە تیر ئەتوانن ڕاویان بکەن تا ئەوانەتان کە لە پەنهانیدا لە خوا ئەترسن و لە کاتی ئیحرامدا ڕاو ناکەن لەوانەتان جیا ببنەوە کە گوێ نادەنێ جا پاش ئەم تاقیکردنەوەیە هەر کەس لە سنووری خودا لابدا ئەوا سزایەکی پڕ ئازار ئەدرێ. ئەم ئایەتە پیرۆزە دەربارەی ئەوانە نازڵ بووە کە لە عەمرەی حودەیبیەدا بوون کە حەیوانی کێوی ئەهاتە ناویان و لێیان نزیک ئەبوونەوە بە ڕاددێ ئەیان توانی بە دەست بیان گرن یان بە تیر برینداریان بکەن. يا أيها الذين آمنوا لا تقتلوا الصيد وأنتم حرم واللە عزیز ذو انتقام. ئەی ئەوانەی ئیمانتان هێناوە لە کاتێکا کە لە ئیحرامدان نێچیر مەکوژن هەر کەس نێچیرێ بە عەمدی بکوژێ واتە لە بیری بێ کە لە ئیحرامدایە و بزانێ کوشتنەکە حەرامە ئەوە جەزاکەی حەیوانێکە کە لە چەشنی کوژراوەکە بێ و دوو کەسی عادڵ پەسەندی بکەن ئەو حەیوانە بکەنە خێر و ئەبێ بگاتە هەژارانی کەعبە واتە لە حەرەمدا سەرببڕرێ و بدرێ بە هەژارەکانی، ئەگەر ئەوەتان نەبوو بە قەدەر قیمەتی ئەو نێچیرە بکەنە خواردەمەنی بۆ هەژاران، ئەگەر ئەوەشتان نەتوانی لە باتی خواردەمەنی هەر هەژارێ ڕۆژێ بەڕۆژوو بن، بۆیە ئەم جەزایە بڕیار درا تا ئەوەی نێچیرەکەی کوشتووە ئەنجامی کارەکەی بچێژێ، چونکە لە سنوور لایداوە و ڕاوی کردووە، خودا عەفوی کردن لە هی لەوە پێشتان. هی سەردەمی جاهیلیەت یا هی سەردەمی ئیسلام پێش حەرام کردنی ئەم کوشتنە یا لە هی ئەم جارەتان بەڵام هەر کەس بگەڕێتەوە سەری ئەوە خودا تۆڵەی لێ ئەکاتەوە خودا بە دەسەڵاتە و تۆڵە سێنە. أحل لكم صيد البحر وطعامه متاعا لكم وللسيارة حەڵاڵە بۆتان بیخۆن و حەڵاڵە بۆ موسافیرەکانتان هەڵیگرن لەگەڵ خۆیاندا و لە ڕێگادا بیخۆن و سوودی لێ وەرگرن، بەڵام تا لە ئیحرامدا بن نێچیری وشکانیتان لێ حەرامە. لە خودا بترسن و لە سنووری فەرمانی دەرمەچن، چونکە بۆ لای خوا ئەگەڕێنەوە و لای ئەو حەشر ئەکرێن. کەعبە کە خانوویەکی بە حورمەتە خودا حورمەتی داوەتێ و کردوویە بە هۆی بوژانەوەی خەڵک لە کاری دین و لە کاری دنیاییاندا ئەوەی بترسێ پەنای پێ با ئەوەی بێ دەست بێ لەوێ ئەحەوێتەوە ئەوەی بازرگانی بکا لەوێ ئیشی خۆی ڕائەپەڕێنێ ئەوەی بیەوێ حەج و عەمرە بەجێ بێنێ ڕووی تێکات و بۆی ئەڕوات، هەروەها خودای میهرەبان قوربانی لە مەڕ و بزن و گاو وشتری گەردن بەند لە ملی بۆ خێر دیاریکراوی لەو شوێنە پیرۆزەدا کردۆتە هۆی ژیانی خەڵک و بووژانەوەی داماوان ئەم کارانەی خودا کە هەموو حیکمەتیان تێدایە فاتقوا الله يا أولي الألباب لعلكم تفلحون پایەی کردەوەی چاک و پاک و هی خراپ و ناپاک یا ئینسانی خاوێن و چاکەکەر و ئینسانی پیس و بەدکردار یا کردەوەی مرۆی پاک و ناپاک هەرگیز لای خوا یەکسان و وەک یەک نین ئەگەرچی زۆری پیسەکەت لا سەیر بێ لە شتی وەها مەپرسن لە پێغەمبەر، صلی اللە علیه وسلم، کە ئەگەر بۆتان دەرکەوێ و وەڵام بدرێنەوە پێتان ناخۆش بێ و زیانی هەبێ بۆتان، ئەگەر لەو کاتەدا پرسیارەکە بکەن کە قورئان نازڵە بێت بۆتان ڕوو نەبێتەوە، خودا عەفوی کردن لە پرسیارە پێشوەکانتان، لەمە و پاش پرسیاری وەها مەکەن. وەک جەماعەتی عیسا کە داوای مائیدەیان کرد و دوایی ئیمانیان پێ نەهێنا، یا قەومی ساڵح پێغەمبەر کە داوای وشترێکیان کرد و هەر چوار پەلیان بڕیەوە، یا بەنی ئیسرائیلەکان کە پرسیاریان لە پێغەمبەرەکانیان ئەکرد و کە وەڵامیان ئەدانەوە ئیمانیان پێ نەئەهێنان. ئەهلی جاهیلیەت پێش هاتنی ئاینی پیرۆزی ئیسلام ئەگەر وشترێکیان پێنج سکی بکردایە و دواینەکەیان نێر بوایە گوێی دایکانەکەیان دوو لەت ئەکرد و ئەیان قڵیشاند و بەڕڵایان ئەکرد نە سواری ئەبوون و نە ئەیان دۆشی ئەگەر زەلامێکیان نەخۆش بکەوتایە ئەیوت ئەگەر چاک ببمەوە فڵانە وشترم بەرەڵا بێ واتە سوودی لێ وەرنەگیرێ ئەگەر مەڕێک مێنگەی ببوایە بۆ خۆیان ئەبوو، ئەگەر نێرەی ببوایە بۆ بتەکانیان ئەبوو. خۆ ئەگەر بە سکێ نێر و مێیەکی ببوایە، ئەوا نێرەکەش دەخرایە پاڵ مێنگەکە و نەئەدرا بە بتەکان. هەروەها ئەگەر لە پشتی نێرێک دەسک بهاتایە، حەرامیان ئەکرد سواری ببن و، لە ئاو و لەوەڕگا مەنعیان نەئەکرد و بە ئارەزووی خۆی ئەسوڕایەوە. جا قورئانی پیرۆز ئەم عادەتانەیان بەتاڵ ئەکاتەوە و ئەفەرموێ. ئەم عادەتانە کە کافرەکان خوویان پێوە گرتووە هیچ ئەسڵ و ئەساسێکیان نییە و خودا حوکمی وای نەداوە و پێی ڕازی نییە بەڵام کافرەکان درۆ بە دەم خوداوە هەڵەبەستن و بەشی زۆریان بێ هۆش و نەفامن و حەڵاڵ و حەرام نازانن و گوێیان نادەنێ کە پێیان ئەوترێ وەرن بۆ پەیڕەوی کردنی ئەو فەرمان و حوکمانەی خودا لە ڕێگای پێغەمبەرەوە بۆی ناردوون و وەرن دوای ئامۆژگاری پێغەمبەر بکەون، ئەڵێن نایەین، ئەو داب و نەریتەمان بەسە کە باوباپیرانمان دیوە لەسەری ئەڕۆیشتن، ئایا تەنانەت ئەگەر ئەو باوباپیرانەشیان هیچیان نەزانیبێ و ڕێگای ڕاستیان نەدۆزیبێتەوە هەر دوایان ئەکەون و پەیڕەوی داب و نەریتیان ئەکەن؟ ئەی خاوەن باوەڕەکان، ئاگاتان لە بیر و باوەڕ و کردەوەی خۆتان بێ، ئەگەر ئێوە ڕێگای ڕاست بگرنە بەر، کافرە گومڕاکان زیانتان پێ ناگەیەنن، گومڕایی ئەوان کار لە ئێوە ناکات، هەمووتان سەرەنجامتان لای خودای گەورە و ئاگەدارە، ڕۆژی خۆی پێتان ئەڵێ لە دونیادا چیتان کردووە. ئەی خاوەن ئیمانەکان! یەکێ لەو حوکمانەی بۆتان دانراوە ئەوەیە، ئەگەر یەکێکتان لە سەفەرا بوو نیشانەی مردن دیارییا لێی و وەسیەتی کرد، با لە کاتی وەسیەتەکەدا دوو پیاوی عادل و ڕاستگۆ لە خۆتان، واتە لە موسڵمانان، یا دوو پیاوی تر لە ئەهلی زیممە حازری ئەو وەسیەتە بن و ئاگەدار بن لەوەی خاوەن وەسیەت ئەیڵێ. جا پاش مردنەکە ئەگەر میراتبەری مردوو لە ڕاستی شایەتەکان دوو دڵ بوون ئەوا لە پاش نوێژی عەسر کە خەڵک جەمە شایەتەکان ڕاگرن تا سوێن بخۆن بە خودا و بڵێن ئێمە ڕاستی شایەتیەکەمان بە هیچ نرخێ ناگۆڕینەوە و ئەوەی خاوەن وەسیەت وتویەتی بێ کەم و زیاد ئەیڵێین و ئەو کەسە کەشایەتیە کە قازانجە بۆی ئەگەر خزمیشمان بێ هەر لە ڕاستی لا نادەین و لایەنگری کەس ناکەین و ئەو شایەتیەی خودا ئەمری پێ کردوین نایشارینەوە ئەگەر شتی وا بکەین واتە لە ڕاستی لا بدەین ئەوا ئێمە لە زومرەی گوناهبارانین. شایەنی باسە شایەتی زیمی لە سەرەتای ئیسلامدا بووە کە موسڵمان کەم بوون. جا پاش شایەتی ئەو دوانە ئەگەر دەرکەوت درۆیان کردووە و بەو شایەتیەی داویانە گوناهبار بوون با شاهیدی تر بێن لەو کۆمەڵە میراتبەرانە کە دوو شاهیدە پێشوەکان زیانیان لێداون ئەمانە بەرامبەری دوو شاهیدە پێشوەکان دانیشن و سوێند بخۆن کە شایەتی ئێمە ڕاستترە لە شایەتی دوانە پێشوەکان و ئێمە لەم شایەتیەماندا دەستدرێژی لە کەس ناکەین چونکە ئەترسن لەوەی پاش سوێندەکەی ئەمان داواکارەکان دوودڵ بن و گومان لە ڕاستیان بکەن و سەرەنجام سوێند بخۆن و بخرێنەوە بە درۆوە و ئابڕوویان بچێ، لە خودا بترسن و گوێ لە فەرموودەی خودا و ئامۆژگاریی پێغەمبەر بگرن، بێگومان خودا هیدایەتی ئەوانە نادا کە لە ڕێگای ڕاستی ئایین لادەن. یادی ئەو نیعمەتانە بکە کە بە تۆ و بە دایکتم داون کە بە جوبرەئیل یارمەتیم دای قسەت لەگەڵ خەڵکە کرد کە هێشتا لە بێشکەدا بوویت و بە گەورەییش واتە خودا توانای پێ بەخشیت بە مەلۆتکەیی وەک حاڵی گەورەیی قسەیان لەگەڵ بکەیت بیر لەوە بکەرەوە کە فێری نووسینم کردی فێری قسەی ڕاست و دامەزراو و حیکمەتدارم کردی تەوراتم فێرکردی کە پێش تۆ بۆ موسا هاتبوو ئینجیلم فێرکردی کە بۆ خۆت هات، یادی ئەو نیعمەتە بکە کە چۆن بە ئیزنی من لە قوڕ هەیکەلی باڵندەت دروسەکرد و فووت پێ ئەکرد و بە ئیزنی من ئەبووە باڵندەی ڕاستەقینە هەروەها کێری زکماک و بەڵەکت بە ئیزنی من چاکەکردەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن بە ئیزنی من مردووت زیندووەکردەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن نەمهێشت بەنی ئیسرائیلیەکان بتکوژن کە ئایەت و موعجیزەی ئاشکرا و دیاریت بۆ هێنان و باوەڕیان پێ نەئەکرد و کافرەکانیان لە باتی باوەڕکردن ئەیان وت ئەمانەی تۆ دەریانەخەیت تەنها جادووی ئاشکران و هیچی تر نین. بیری ئەوە بکەرەوە چۆن خستمە دڵی ئەوانەوە کە بڕیارمان دابوو ببنە هاوڕێی تایبەتیت یا بە وەحی لەسەر زوبانی خۆت داوام لێکردن ئیمان بە من و بە پێغەمبەری من بێنن ئەوانیش نوری ئیمان چووە دڵیانەوە و ڕوویان کردە خودا و وتیان وا ئیمانمان هێنا بە خودای تەنیا و بێ هاوڕێ. کە حەواریەکان وتیان ئەی عیسای کوڕی مەریەم ئایا خودای تۆ ئەتوانێ یا بە گۆتەکە لە ئاسمانەوە خوانێکمان بۆ دابەزێنێ عیسایش پێی وتن ئەگەر بەڕاستی خاوەن ئیمانن لە خودا بترسن و دوو دڵ و ڕاڕا مەبن شایەنی باسە ئەم داوای حەواریانە یا وەک داواکەی حەزرەتی موسایە کە لەگەڵ ئەوەشدا پێغەمبەر بوو عەرزی خودای کرد وتیان، ئەمانەوێ لەو خوانە بخۆین و بە تایبەتی بەم موعجیزەیە شەرەفمەند ببین و بە تەواوی دڵنیا ببین و لە دڵەڕاوکێی شەیتان ڕزگار ببین و بە ئاشکرا و بە بینین بزانین کە لە ئیدیعای پێغەمبەری و ئەو موژدانەیە پێمانی ئەدەیت ڕاسەکەیت لەگەڵمان و ئێمەیش شایەتی هاتنەخوارەوەی ئەم خوانە بین. الرازقین عیسای کوڕی مەریەمیش ڕووی کردە بارەگای خودایی و دەستی کرد بە پاڕانەوە و وتی خودایە ئەی پەروەردگارمان خوانێکمان لە ئاسمانەوە بۆ بنێرە خوار کە ببێتە هۆی جەژن و شادی بۆ ئێمە و بەرودوامان هەروەها ببێتە نیشانەیەکی ئاشکرا کە دەلالەت بکا لە گەورەیی و توانایی تۆ و ببێتە موعجیزە بۆ ئیسپاتی ڕاستی من لە ئیدیعای پێغەمبەرایەتیمدا لەو خوانە ڕۆزیمان بدەرێ یا بمانخەرە سەر ڕێگای شوکرانەبژێری نیعمەتەکانت هەر تەنها تۆ چاکترین ڕۆزیدەری چونکە خۆت ڕۆزیەکە دروسەکەیت و خۆیشت ئەیبەخشی. خودا تکاکەی عیسای قبوڵ کرد و وتی، وا ئەو خوانەی داواتان کرد بۆتان ئەنێرمە خوار. ئیتر هەر کام لە ئێوە پاش ئەوە کافر بوو گوێی نەدایە ئامۆژگاری پێغەمبەر، سزایەکی گران و توندوتیژی وەهای ئەدەم لە عالەمدا سزای کەس بەو جۆرە نادەم. ئەی محەمەد باسی ئەوەیان بۆ بکە کە چۆن خودا لە ڕۆژی قیامەتدا بە ئاگەداری خەڵک و لە بەردەمیاندا لە عیسای کوڕی مەریەم ئەپرسێ و ئەڵێ ئەوە تۆ بەو خەڵکەت وتووە لە خودا بەو لاوە من و دایکیشم بپەرستن و بە خودامان حساب بکەن؟ عیسایش لە وەڵامدا ئەڵێت پاکی و بێ عەیبی هەر بۆ تۆیە بۆ من ڕەوا نییە و حەقی ئەوەم نییە شتی پووچ و ناڕەوا بڵێم، ئەگەر وتبێتم ئەوا تۆ پێت زانیوە، ئەوەی لە دەروونی مندایە تۆ پێیزانی، بەڵام من نازانم چی لای تۆیە، هەر تۆی زانا و ئاگەدار لە هەموو کارێکی پەنهان و شتێکی نادیار. وأنت على كل شيء شهيد هیچم پێ نەوتوون ئەوە نەبێ کە خۆت ئەمرت پێ کردووم پێیان بڵێم، پێم وتوون تەنها خودا بپەرستن، ئەو خودایەی کە پەروەردگاری منیش و ئێوەشە، تا لە ناویانا بووم ئاگام لێیان بوو، کاتێک کە منت بردەوە بۆ خۆت و لە ناویانا نەمام، تۆ خۆت ئاگات لێیان بووە و بەسەریانەوە بووی، تۆ لە هەموو شت و هەموو کارێ ئاگەداری و موڵکی خۆتن و کەس حەقی ڕەخنەی نییە ئەگەر لە گوناهیشیان خۆش بی و چاوپۆشیان لێ بکەیت کەس ناتوانێ بڵێ نەیتوانی سزایان بدات بۆیە بەخشینی تۆ زۆر بەهێزی و دەستت بەسەر هەموو شتێکدا ئەڕوات ئەتوانی ببەخشی و ئەتوانی سزا بدەیت کارەکانیشت پڕ لە حیکمەتن. جا خودا ئەفەرمێ، ئەمە ئەو ڕۆژەیە کە ڕاستگۆیان ڕاستیەکەیان فریایان ئەکەوێت و پاداشتیان چەند باغ و گوڵزار و بەهەشتێکی گەورە و بەرینە کە جۆگای ڕوون و سازگاریان بەناوە ئەڕوات خودا ڕازیە لیان و ئەوانیش شوکرانە بژێری کەرەمی خودان و پڕ بەدڵ ڕازی و کامەرانن بەو پاداشەی خودا پێی بەخشیون عەبدوڵڵای کوڕی عەباس ڕزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پیاوێک وتی، ئەی پێغەمبەری خودا، کام کردەوەیە زۆر خۆشەویستە لە لای خودا؟ فەرمووی، ئەو کەسەی کە تەواوی دەکا و تێ هەڵدەچێتەوە. عەرزی کرد، قوربان، ئەو کەسە کێیە؟ فەرمووی، ئەو کەسەیە کە لە سەرەتای قورئانەوە ڕێزی لێ دەگرێ و دەیهێنێ تا خەتمی دەکا. هەموو جارێ کە خەتمی تەواو دەکا، سەر لە نوێ لە سەرەتاوە دەست پێ دەکاتەوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی